دوای ئەوەی ڕاستکۆڵنییکۆف بێباکانە جەنابی لۆژینی هەڵسەنگاند زەردەخەنەیەکی تەوساوی هاتە سەر لێ و دیسانەوە سەری لەسەر سەرینەکە نایەوە و لە بن میچەکەی ڕوانیەوە. وەلێ جەنابی لۆژین خۆی گرت، وەگەوەی بڕیاری دا بێ ماوەیەک ئەو ڕەفتارە سەیرانە بە سەر خۆیدا نەهێنێ. پاشان بە ناچاری بێ دەنگەکەی شکاند و دەستی بە قسە کردە وتی، زۆر بە داخەوەم کە تۆ بەم حاڵەوە بینم، ئەگەر بم زانییە نەخۆشیت زووتر ئەهاتمە دیدەنیت، بەڵام ئەزانیت چەند ئەرکم گرانە. بێجگە لەوەی کە وەک پارێزەرێک کارەکەم، کاری تا ڕادەیەک گرنگی ئەنجومەنی پیریانیشم لە سەر شانە. ئەمە بێجگە لە سەرقاڵی تر کە بێ گومان خۆتان دەرکی ئەکەن. هەر لە ئێستایشەوە چاوەڕێی دایک و خوشکتم. ڕاستکۆڵنیکۆف جوڵا و ویستی قسەیەک بکە لە دەم و چاویە جۆرە هەڵچوونێک بەدیەکرا. پیتەر پیترۆڤچ بێدەنگ بوو چاوەڕێی کرد کە زانی دەنگ نەبوو کەوتەوە قسە وتی بەڵێ لە ئێستاوە چاوەڕێم وەک سەرەتا خانوویەکیشم بۆ گرتوون. ڕاستکۆڵنیکۆف بە دەنگی نزم وتی لە کوێ؟ لۆژین وتی تا ڕادەیەک نزیک بە ئێرەیە. لە ماڵی باکالیف ڕازومیخین قسەی پێ بڕی وتی، واتە لە وازن سینسکی تەلارەکە دوو نهۆمە بە هەموو کەرەستەکانی ناوماڵەوە یوشین بە کرێیانە دا. من لەوێ بووم. لۆژین وتی، بەڵێ بە هەموو کەرەستەکانەوە. ڕازومیخین وتی، شوێنێکی پیس و پۆخڵ بۆگەن و ترسناکە، لەگەڵ ئەمانیشدا گومانی لەسەرە. لەوێدا کارەساتی سەیر ڕووی داوە. خوا نەبێ کەس نازانێ کێ لەوێدا ئەژی. من خۆیشم بە بۆنەی بەسەرهاتێکی ئابڕووبەرەوە ڕێم لەوێ کەوتووە، بەڵام نرخەکەی هەرزانە. پیتەر پیترۆڤیچ بە ئەدەبێکی دەستکرد وتی، هەڵبەت من نەمەتوانی ئەم هەموو شتانەی لێوە بزانم، چونکە خۆیشم تازە بەیۆم زانیوە، وەلێ ئەبێت ئەوە بڵێم، ئەو دوو ژوورەی کە لەوێ گرتوومە زۆر پاک و خاوێنن، لەبەرئەوەیش کە تا ڕادەیەک بۆ ماوەیەکی کورتە. پاشان ڕووی لە ڕاسکۆڵنیکۆف کرد و بەردەوام بوو لە قسەکردن و وتی، من لە ئێستاوە ماڵی خۆمانم پەیدا کردووە، واتە ئەو شوێنەی کە ئەبێتە ماڵی ڕاستەقینەمان و ئێستا لە چاکردنیدام. تا ئەو کۆتایی دێ ناچارم لە ژووری بەکرێدا بژیم کە هەموو شتێکی تیابێ. ئاندرێ سیمۆنۆڤیچ کارمەندی وەزارەتێکە، ئەیناسیت؟ ڕاسکۆڵنیکۆڤ وەڵامی دایە وتی نا، نەخێر. پیتەر پیترۆڤیچ وتی ببورە. وا لە پرسیارەکەت تێگەشتم. سەردەمانێک من خاوەنداری بووم. لاوێکی زۆر چاک و دروستە و منیش لای خۆمەوە مامەڵەی گەنجان و تێکەڵیانم پێ خۆشە. لەوانەوە پیاو ئەتوانێ فێری شتگەلێکی تازە بێ. پیتەر پیترۆڤیچ تەماشای ئامادەبووانی کرد و بەتەمای ئافەرین کردنیان بوو. ڕازومیخین پرسی، ئاخر لە چ بارێکەوە؟ پیتەر پیترۆڤیچ خۆشی لە پرسیارەکە هات وتی، بە تەواوی ڕاستیەوە ئەماڵێم، لە باری ناوکی مەبەستەکەوە، ئاخر ئەزانیم من دە ساڵە نەهاتوومەتە پترسبۆرگ، هەڵبەت هەموو ئەم شتە تازانە، گشت گۆڕانە فیکریەکان گەیشتوونەتە ناوچەکانی ئەمە، بەڵام بۆ ئەوەی شتەکان زیاتر بە چاکی و ڕوونی ببینیت ئەبێ لە پترسبۆرگ دابی. بە بڕوای من باشترین ڕێگا بۆ تێگەیشتن سەرنجدانە لە بارودۆخی گەنجەکانی خۆمان و من دان بەمەدا ئەنێم و خۆشحاڵیشم. ڕاز و میخین تی لە چی خۆشحاڵیت؟ پیتەر پیترۆڤیچ وتی، پرسیارەکەتان فرەلایەنە. ڕەنگە هەڵە بم، بەڵام من وازانم کە لە گەنجاندا سەرنجی ورد و ڕوون، توانایەکی زۆری ڕەخنەگرتن، بیرکردنەوەیەکی فراوان هەیە. زوسیموف بە لالوتێکە وتی، ئەمە ڕاستە. ڕازومیخین هاتە ناو وتی، درۆکەی، چ بیرێک لە ئارادا نییە. بیری کۆک بە زەحمەت دێتە دەست و هەر لە خۆو لە ئاسمانەوە داناکەوێ. ئێمە نزیکەی دوو سەد ساڵە دەستی کار و کردەوەمان لە بنی هەمانەکەوە دەرچووە. رووی لە پیتەر پیترۆڤیچ کرد و وتی، ئەشێت هزرێک لە ئارادا بێ ئارەزووی چاکسازی هەبێ، هەرچەندە بە شێوەیەکی مناڵانەیش بێ، خانەدانی و جوامێریش لە نێو ئەم هەموو فێڵزان و تەڵەکەبازانەدا کە هێرشیان هێناوەتە ئێرە بەرچاوکەوێ، وەلێ لەگەڵمانیشدا کار و کردەوەی زۆر لە ئارادا نییە، ئەشێ چاوەڕێی کاری چاکە لە بازرگانێکی چەکمە ڕق بکرێ؟ پیتەر پیترۆڤیچ بە هەستێکی ڕەزامەندانەوە وەڵامی ڕازومیخین دایە و وتی، من لەگەڵ بۆچوونەکانی تۆدا نیم، بێ گومان هەڵە و لە ڕێ دەرچوون هەیە، وەلێ ئەبێت چاوپۆشیش هەبێ. لە ڕێ دەرچوون بەڵگەی ئەوەیە کە ئەو کەسانە حەزیان بە کارە و ئێستا لە هەلومەرجێکدا ئەژین کە ئەو کارانەیان بۆ دەستەبەر ناکرێ ئەگەر ئەوەی ئەنجام دراوە کەمە بەڵام کاتی تەواویش لەبەردەستا نەبووە هەروها باز لە هۆکارەکانیش ناکەین کە بەدی نەهاتون بەڕای من گەڕ ڕاستە دەبێ تەنانەت هەندێک کاری شەرکراوە بۆ نمونە بیری نوێ و بەسوود بڵاو بۆتەوە هەروها بەرهەمی تازەی بەکەڵک لە جێی بەرهەمی خەیاڵاوی ڕۆمانسی کۆن بڵاو بۆتەوە ئەدەبیات ڕەنگی پوختەتر بووە، گەلێک لە وەهمە زیانبەخشەکان بوونەتە مایەی گاڵتەجاڕی و ڕیشەکێش کراون. بە کورتی ئێمە پەیوەندی خۆمانمان بە تەواوی لەگەڵ ڕابردوو دابڕیوە، ئەمەیش بە ڕای من لە خۆیدا کارێکە. لە پرێکدا ڕاسکۆلنیکۆڤ وتی، بەوەی لەبەری کردووە خۆێنوێنێ. پیتەر پیترۆڤیچ کە گوێی لە قسەکانی نەبوو پرسی، چۆن؟ بەڵام وەڵامی نەبوو. زوسیموف بە پەلە وتی، هەموو ئەمانە ڕاستن. پیتەر پیترۆڤیچ بە خۆشییەوە تەماشای زوسیموفی کرد وتی، وانییە؟ پاشان ڕووی لە ڕازومیخین کرد وەک ئەوەی هەست بە سەرکەوتوویی و جۆرە گەورەییەک بکا وتی، ئەبێت بڕوا بەوە بکەیت. لەوەدا بوو بڵێ گەنجی بەڕێز، بەڵام کەوتەوە سەر قسەکانی پێشووی و وتی کە هەنگاو بەرەو پێشەوە نراوە، سەرکەوتن لە بواری زانستی و ئابووریدا بەدەستهاتووە. ڕاسکۆڵنیکۆف وتی ئەمانە وتراون و دووبارە بنەوە. پیترۆڤیچ زۆر بە پەلە هاتەوە سەر قسەکانی وتی نا دووبارە نین، بۆ نموونە گەر تا ئێستا منیان فێری ئەوە کردبێ کە خزمەکانم خۆش بوێت و منیش خۆشم ویستبن، ئەنجامی ئەمە چۆن شکاوەتەوە؟ ئەنجامەکەی ئەوە بووە کە من پاڵتۆکەم کردۆتە دوو پارچە و یەکێکیانم داوەتە خزمەکەم و هەردووکمان بە نیوە ڕووتی ماوینەتەوە. بە پێی ئەو پەندە ڕووسیەی کە ئەڵێ، ئەگەر لێ کاتدا بکەویتە دوای چەند کەروێشکێک، هیچیانت دەستگیر نابێ. وەلێ زانست دەڵێ، لە پێش هەر کەسێکەوە تەنیا خۆتت خۆش بوێ، لەبەرئەوەی هەموو شتێک لە دنیادا لە سەر سوودی تایبەتی دامەزراوە، ئەگەر خۆتت خۆش ویست، ئەوسا کارەکانت وەخۆیان بەڕێوە ئەچن و پاڵتاوەکەیشت هەر بە تازەیی ئەمێنێتەوە. هەقیقەتی ئابووری ئاماژە بەوەکا کە چەند لە کۆمەڵگادا ژیانی تایبەتی تاکەکان دەستەبەر کرابێت و پاڵتۆکان زۆرتر و چاکتر بن، هەر بەو ئەندازەیە کۆمەڵگا پتەوترەبێت و کاروبارە گشتییەکان و سوودە گشتیەکان بەرەو پێشتر و سەرکەوتوترەچن. بەم پێیە گەر من بۆ خۆشی ژیانی تایبەتی خۆم تێبکۆشم، وەک ئەوە وایە کە بۆ خۆشی ژیانی هەموان تێکۆشابێتم و وەک ئەنجامیش هەوڵی ئەوەم دابێ کە یەکێکی تریش لە دەستکەوتنی زیاتر بەهرەمەند بووبێ، ئەمەیش لە بەخششی چەند کەسێکەوە نایەتەدی، بەڵکو ئەبێ هەموو لەو بەخشش و خۆشگوزەرانیەدا هاوبەش بن. بیرۆکەکە سادەیە، بەڵام بەداخەوە بۆ بەدیهاتنی ماوەیەکی زۆری ئەوێ، چونکە تا ئێستا پەردەیەکی بە وەهم و خەیاڵی پیادراوە و شاراوەتەوە، هەرچەندە کەمە هۆشیارییەکی ئەویست بۆوەی بتوانی پەی پێ بەری. ڕازومیخین بە ڕەقی دەمکوتی کرد و وتی، ببورە، منیش هۆشیار نیم و ئەمەندەیش بەسە. ئاخر من لە قسەکانمدا ئامانجێکم هەبوو، ئەگینا ئەم هەموو چەنەبازی و دڵی خۆ خۆشکردنە، ئەم هەموو دووبارە و سێبارەیە، سێ ساڵە نەفرەتیان لێکەم، بەخوا نەخۆم، تەنانەت کە خەڵکی تریش لەو بارەی و قسەکە، من سوور داگڕێم. تۆ زۆر پەلەت کرد لە دەربڕین و باسکردنی بیر و بۆچوونەکانتدا. ئەشت لەمە خۆش بیت و من سەرکۆنەت ناکەم لەسەری، وەلێ من تەنیا ئەمەوێت بزانم کە تۆ کێیت؟ چۆن لەم دواییەدا بازرگانە نابووت و بچووکەکان دەستیان داوەتە ئەو کارانە کە سوودی گشتیان تیایە، لە کاتێکدا کە ئەوان لە پێناوی بەرژەوەندی تایبەتی خۆیاندا هەموو شتێکیان پۆخڵ کردووە؟ کەواتە ئیدی بەسە. جەنابی لۆژین کە بە ویقارێکی یەکجار زۆرەوە خۆی تەیار کردبوو، دەستی بە قسە کرد و وتی، بەڕێز، ئایا بەم ڕاشکاویەتان مەبەستتان لەوەیە کە منیش ڕاز و میخین قسەی پێ بڕیوتی ببورە ببورە نازانم وەلێ ئیتر بەسە. ڕووی بەرەو لای زۆسیموڤ وەرگێڕا و لەسەر قسەکانی پێشووی ڕۆشت. پیتەر پێترۆڤیچ هێن ئاقڵ بوو کە وەڵام و ڕوونکردنەوەکان زوو بسەلمێنێ، بەڵام دوای دوو دەقیقە بڕیاری ڕۆشتنی دا، بۆیە ڕووی لە ڕاسکۆڵنیکۆف کرد و وتی، هیوادارم ئەم دۆستایەتیەی کە ئەمڕۆ دەستمان پێ کرد، دوای چاکبوونەوەتان و بە پێی ئەو هەل و مەرجەی کە خۆ دەیزانی توند و تۆڵتر بێ بە تایبەتی هیوای چاکبوونەوەت بۆ ئەخوازم ڕاسکۆڵنیکۆف تەنانەت سەریشی وەرنەگیڕا پیتەر پیترۆڤیچ جووڵا بۆ ئەوی هەستێ زوسیموف ڕوو بە ڕازومیخین وەک پاڵپشتی لێ بکا وتی حەتمەن یەکێک لەوانە کوشتوێتی کە بارمتەی لاداناوە ڕازومیخینیش هەر بەو زمانە وتی حەتمەن کاری ئەوانە. پۆرڤێری بۆچوونی خۆی دەرناخا، بەڵام لە هەموو ئەو کەسانە کۆڵێتەوە کە بارمتەیان لای ئەو ژنە داناوە. ڕاسکۆڵنیکۆف بە دەنگی بەرز وتی، لێکۆڵینەوە لەگەڵ ئەوانە داکە کە بارمتەیان هەبووە؟ ڕازۆمیخین وتی، بەڵێ. ئەی بۆ؟ ڕاسکۆڵنیکۆف وتی، هیچ. زوسیموف پرسی، جا ئەوانە لە کوێ پەیدا ئەکا؟ ڕازۆمیخین وتی، هەندێکیان کوو غەیزانێ. ناوی هەندێکی تریشیان لەسەر بەستەی بارمتەکانە هەیشانە هەر کە بیستیان خۆیان هاتن زوسی مووتی زۆر سەیرە ئەوەی و کاری کردووە زۆر زۆڵ و زرنگ و بە ئەزمون بووە چەند بوێر چەند بە ورە ڕاز و میخین قسەی پێ بڕی وتی نا کێشەکە لەمەدایە کە وا نییە مەسەلەکە وا نییە کە ئێوە بۆی چوون بە بڕوای من ئەو کەسە نە زرنگە و نە خاوەن ئەزموونە و ئەمەیش یەکەم کاری لەو جۆرەیە کە کردوێتی ئەگەر وای دابنێیت کە ئەمە کاری کەسێکی زرنگ و کردەیە کەواتە نەئەبوو وا بکرایە، بەڵام ئەگەر گریمانەکە وابێ کە کەسێکی بێزموون کردوێتی ئەبینیت تەنیا ڕێکەوت لەو بەدبەختیە ڕزگاری کردووە. جا ڕێکەوت چی ناکا؟ ڕەنگە پێشبینی ئەوەیشی نەکردبێ کە چی بەسەردێ. ئەی کارەکەی چۆن ئەنجام داوە؟ بەم جۆرە ئەو شتانەی هەڵگرتووە کە قیمەتیان دە ڕۆبڵ یان بیست ڕۆبڵە و گیرفانی لێ پڕ کردوون، بە ناو بەستە و سندووقی پیرێژنەکەدا گەڕاوە، لە کاتێکدا کە لە چەکمەجەی سەرەوەی دۆڵابەکەدا بێجگە لە پارەی وردا هەزار و پێنج سەد ڕۆبڵی کاشی تیا بووە، تەنانەت دزیشی نەزانیوە، تەنیا شتێک کە توانیوێتی بیکا کوشتنەکە بووە. ئەمە یەکەم جاری بوو. پێ دەڵێم ئەمە یەکەم جاری بووە و ئیتر سەری لێ شێواوە. ڕزگاربوونیشی بێ نەخشە و بەڕێکەوت بووە. پیتەر پیترۆڤیچ کە هێشتا بە دەستکێش و کڵاوەکەی دەستیەوە ڕاوەستا بوو ئەیویست پێش ئەوەی بڕوا قسەیەک لەو بارەیەوە بکا. ڕووی لە زوسیموف کرد و وتی، وابزانم لە بارەی کوشتنی ئەو پیرێژنەوە قسە ئەکەن کە ژنی کارمەندێک بووە. دیار بوو لۆژین زۆری لا خۆش بوو پێش ئەوەی بڕوا ئاسەوارێکی باش لە دوای خۆیەوە بەجێ بهێڵێ. ئەمەیش بەشێک بوو لەو خۆ دەرخستن و نەرجسیەتەی هزری تەنی بوو ڕاز و میخێن وتی بەڵێ تۆش بیستوتە لۆژین وتی ئەی چۆن هەموو دراوسەکان ڕاز و میخێن وتی لە هەموو وردەکاریەکانی باگای لۆژین وتی بە تەواوی نا بەڵام ئەوەی سرنج ڕاکێ شەشتی ترە واتە مەسلەیەکی فرەلایەنە با لەوە گەڕێن کە لەم پێنج ساڵی دواییدا بە تایبەتی لە ناو چینەکانی خوارەوەدا تاوان زۆر بووە باواز لە تاڵانکردن و ئاگر بەربوونەوەی بەردەوامیش بهێنین. لە هەموو ئەمانە سەیرتر بە لای منەوە ئەوەیە کە کێشەی تاوانکردن لە چینەکانی سەرەوەدا روو لە زیادییە، هەر بە هەمان شێوەی کە لە چینەکانی خوارەوەدا هەیە. لە لایەکەوە ئەبیسین کۆنە قوتابییەک لە شەقامێکی گشتیدا پەلاماری گالیسکەیەکی پۆست دەدا، لە شوێنێکی دی ئەبیستین کەسانێکی بە پلەوپایە، دراوی ساختە دروست دەکەن، هەروەها ئابیسین لە مۆسکۆ گروپێک بە تۆمەتی ئەوەی ساختەیان لە بلیتی بەخت کردووە گیراون و پاشان دەرەکەوێ کە یەکێک لە سەرکردەکانی ئەو گروپە مامۆستایەکی مێژووی گشتییە دواجاریش یەکێک لە کارمەندەکانی سەفارەتمان لە دەرەوە لەسەر پارە یان کارێکی نهێنیە کوژرێ جا ئەگەر ئێستا ئەم پیرێژنە سوخۆرە بەدەستی یەکێک لەوانە کوژرابێ کە لە چینی سەرەوەن و هەر وایشە، چونکە وەک من بزانم چینی هەژاران زێڕیان نییە بیکەنە بارمتە و لای ئەو دایبنێن، کەواتە ئەم بێ سەرە و بەرەیەی کۆمەڵگای ئێمە، کە کۆمەڵگایەکی شارستانییە، چۆن لێکدەدرێتەوە؟ زۆسیموف وتی وەرچەرخانە ئابوورییەکان دەوری سەرەکییان هەیە لە بوونی ئەم دیاردەیە. ڕازومیخین وتی چۆن لێکیبدەینەوە؟ ئاسانە بەوەی کە گیانی کارکردنمان تیا مردووە و بیریشمان نەزۆکە. پیتەر پیترۆڤیچ وتی، یەعنی چۆن؟ ڕازومیخین وتی، یەعنی ئەو مامۆستای مێژووەی کە بلیتی ساختەی دروزە کرد کاتێک لێیان پرسی بۆ ئەوە کا وتی، خەڵکی بۆ ئەوەی دەوڵەمەند بن هەموو ڕێگایەکی جیاواز لەبەرەگرن. بۆیە منیش ویستم زوو دەوڵەمەند بم. وشەکانی ئەو وە خۆی لە بیر نییە، بەڵام پوختەی قسەکانی وا بووە کە ئەیەوێت زووتر و بێ ماندووبوون سامان بەدەست بێنێ. ئێمە وا ڕاهاتووین هەموو شتێکمان بە ئاسانی بێتە دەست، بار بین بەسەر کەسانی ترەوە و تیکەی جووراوی خەڵکی بخۆین، بەڵام لە کاتی خۆیشیدا هەموو کەسێک وەک هەقیقەتی خۆی دەرەکەوێ. پیتەر پیترۆڤیچ وتی، ئای ڕەوشت چۆن؟ ئەی یاسا و بیروباوەڕ؟ ڕاسکۆڵنیکۆف خێرا هەڵیدایە و وتی، ئاخر بۆ نیگەرانیت؟ ئەم ئەنجامە تەواو لەگەڵ تێزەکەی تۆدا ڕێک هاتووەتەوە. لۆژین وتی، چۆن ڕێک هەر لەگەڵ تێزی مندا؟ ڕاسکۆڵنیکۆف وتی، ئەوەی کەمێک لەمەوبەر ڕاتگەیاند، ئەگەر بیگەیەنیتە کۆتایی، ئەگەیتە ئەو ئەنجامەی کە مرۆڤ کوشتن ڕەوایە. لۆژین هاواری لێ ئەستا وتی تکایە، زوسیمۆڤ وتی نەخێر وا نییە، ڕاسکۆڵنیکۆف بە ڕەنگی پەڕیویەوە هێشتا پاڵ کەوتبوو، لێوی سەرەوەی ئەلەرزی، هەناسەیشی سوار بوو. لۆژین بەردەوام بوو لە سەر لووتبەرزی و خۆ بە زل زانینەکەی وتی، هەموو شتێک سنووری خۆی هەیە، بیرۆکەی ئابووری بانگەشەی کوشتن نییە، ئەگەر وایش تێبگەین. دیسانەوە ڕاسکۆڵنیکۆف بە دەنگێکەوە کە ڕقەکەی ئەیبڕی و هەستت دەکرد شادمانییەکی ناجۆری تیایە قسەکانی پێ بڕی وتی. ڕاستە تۆ، ڕاستە تۆ بە دەست گیرانەکەتت وتووە، لەو ساتەدا کە ڕەزامەندی خۆی دەرخستەوە بۆ ئەوەی شووت پێ بکا کە زیاد لە هەموو شتێک تۆ بەوە دڵخۆشیت کە ئەو هەژار و نەدارایە چونکە هەڵبژادنی ژن لە ناو هەژاراندا سوودی زۆرە لە بەر ئەوەی پیاو ئەتوانێ بە سەریدا زاڵ بێت و ئەوەی بە چاو دا بدا کە بەختەوەری ئەو بە هۆی مێردەکەیەوەیە. ڕقی لۆژین ئەوەندە هەڵچوو ئەدوت ئەیەوێ لە پێستی خۆی بچێتە دەرێ هاواری کرد وتی گەورەو بەڕێز گەورەو بەڕێز چۆن بیرۆکەکەیان شێواندووە بمبورە وەلێ ئەبێ پێت بڵێمە و قسەی بەرگوێت کەوتووە یان داویانە بەگوێتا هیچ بنەمایەکی ڕاستی تیا نییە منیش هەست دەکەم کێ بە کورتی ئەم تیرە دایکت ئەو لەمەیش بترازێ لەگەڵ هەموو ئاکار و سیفەتە مەزنەکانیدا بە بڕوای خۆم خاوەنی بیری فانتازیا و گیانی ڕۆمانسیەتە لەگەڵ ئەمانەیشدا من ئەو هەستەم لا نەبوو ئەو بەو شێوە شێوێنراوە بیر لە بۆچوونیم بکاتەوە کە من هەزاران فرسەخ لەو بیرکردنەوەیە دوورم. ڕاسکۆڵنیکۆف کەمێک هەستا و پاڵی بە سەریناکەوە دا. بە نیگایەکی تیژ و درەوشاوەوە چاوی تێ بڕی و دەنگی بەرز کردەوە و تی، ئەزانیت؟ ئەزانیت؟ لۆژین پرسی، چی بزانم؟ لۆژین بێدەنگ بوو. لە ڕوویدا وەستا و کەوتە چاوەڕوانی. بێدەنگییەکە چەند چرکەساتێکی خایاند. ڕاسکۆڵنیکۆف پێی وت، ئەزانیت ئەگەر تۆ جارێکی دی پڕکێشی ئەوە بکەیت تەنانەت تاقە وشەیەک دەربارەی دایکم بڵێیت من لە قادر مەکان و فرێد ئەدەمە خوارێ؟ ڕازۆمیخین هاواری لێستا وتی، ئەوە تۆ چیتە؟ ڕاسکۆڵنیکۆف وتی هەر ئەوەیە. ڕەنگ بە ڕووی لۆژینۆ نەما. لێوی برد بە دەما وتی، ئاوا؟ پاشان بە زۆر بەری لە ڕقەکەی خۆی گرت، بەدەم هەناسە توندییەکی زۆرەوە دەستی بە قسە کرد وتی، گوێ بگرە جەناب، من هەر لە سەرەتاوە کە هاتمە ئێرە هەستم بە دوژمنایەتی تۆ کرد، بۆیە زیاتریش مامەوە تا زۆرتر تێبگەم. ئەمتوانی زۆر شت بە نەخۆشێک و خزمێکی خۆم ببەخشم، وەلێ ئێستا بەرامبەر بە تۆ هەرگیز ناتبەخشم. ڕاسکۆڵنیکۆف هاواری کرد و وتی، من نەخۆش نیم. لۆژین وتی، جا خراپتر. ڕاسکۆڵنیکۆف وتی بڕۆ ون بە لەبەرچاوم. بەڵام لۆژین بێوەی کۆتایی بە قسەکانی خۆی بێنێ، لە چوونە دەرەوەدا بوو، دیسان بە نێوان کورسی و مێزەکەدا تێپەڕی، ئەمجارە ڕازومیخین هەستا تا ڕێگای بکا لۆژین بێوەی سەیری کەس بکا و تەنانەت سەرێک بۆ زوسیموف دانەوێنێت کە ماوەیەک بۆ ئاماژەی ئەوەی بۆ ئەکرد دەست لە سەری نەخۆشەکە هەڵبگرێت و وازی لێبێنێ، لە ژوورەکە چووە دەرێ. کە خۆی دانەوان بۆوەی لە دەرگاکە ڕەت بێ کڵاوەکەی هەر بۆ ئیحتیات تا ئاستی شانی بەرز کردەوە تەنانەت لە دانەوینەکەیشیدا هەستت دەکرد باری سوکایەتی پێکردنێکی زۆری لە کۆڵ گرتووە و لە گەڵ خۆیدا ئەیباتە دەرێ. ڕازومیخین بە دەم ڕامان و سەر ڕاوەشاندنەوە بە ڕاسکۆڵنیکۆفی وت ئایە ئەمە بێ شتی واشێ؟ ڕاسکۆڵنیکۆف ئاگری گرت و نەڕاندی وتی لێم گڕێن هەمووتان وازم لێ بێنن خوێن خۆرەکان بۆ دەست لەسرم بەرنادەن من لێتان ناترسم من ئیدی ناترسم لە هیچ کەس ناترسم بڕۆن حەزەکەم تەنیا بم تەنیا تەنیا تەنیا زوسی مۆف بەسەر ئاماژەی بۆ ڕاز و میخین کردوتی با بڕۆین ڕازومیخین وتی باشە ئەبێت هەر ئاوا بەجێی بهێڵین زوسی مفتی با بڕۆین زوسی مف چوە دەرێ ڕازومیخین وەستا و پاشان دوای کەوت زوسی مف لەسەر پلیکانەکان وتی ئەگەر بەقسەمان نەکردایە خراپترە بوو با لەوە زیاتر هەڵنەچێت ڕازۆ میخێن وتی ئەمە چیەتی زوسیمە وتی خۆزگا تەزوێکی شادی تێگەڕا ئێستا پێویستی بەمەیە کەمێک پێشتر هێزێکی تێگەڕا بوو ئەزانیت بیرێکی لە ژێر سەردایە بیرێکی کۆک و سەنگین من لەو بیرە ئەترسم و حتمما هەروایشە ڕازۆ میخێن وتی ڕەنگە ئەم جەنابی پیتەر پیتۆڤچە بێ لە قسەکانیانەوە وا دەرەکەوت کە یەوێ لەگەڵ خوشکی ڕودیادا زەماون بکا، ڕودیایش پێش ئەوەی نەخۆش بکەوێ نامەیەکی لەو بارەیەوە پێگەیشتووە. زوسیمن وتی دیارە ئەڵێی شەیتان ئەمڕۆ ئەم زەلامەی هێنا ئێرە، ڕەنگە هەموو شتەکان تێک بدا، بەڵام ئەزانیت ڕاسکۆڵنیکۆف بەرامبەر بە هەموو شتێک بێباک و خوێن ساردە، لە هەموو شتێکدا بێدەنگە تەنیا لە شتێکدا نەبێ کە ئاگر ئەگرێت ئەویش مەسەلەی کوشتنە. رازۆمیخین قسەکانی بەڕاز وەرگرت وتی وایە وایە بە ئاشکرا هەستم پێکرد تاوانی کوشتن زۆر ڕایەکێشێت و ترسێ ئەزانیت بۆ چونکە ئەو ڕۆژەیە کە نەخۆش کەوت ترساندیان لە بەڕێبراتی پۆلیس لە هۆشخۆی چوو زوسی مڤوتی تۆ ئەم شەو بە درێژی ئەمەم بۆ باس بکە منیش دوایی شتی ترت پێڵم من زۆرم مەبەستە نیو سەعاتی تر سەرێکی لێ دەم بەڵام مەترسی ئەوەی نییە کە تووشی نەخۆشی مێشک بووبێ ڕاز و مەخێن وتی سوپاس دەکەم منیش هەر لای باشنکا چاوەڕێ بم ناستاسیاش ئەکەمە چاودێری کە ڕاست کۆڵنییکۆف بە تەنیا مایەوە ئۆقرەی لێبڕە لە ناستاسیای ڕوانی ناستاسیا لە ڕۆشتن خۆی دواخست بەڕودویای وت دەی ئێستا چا خۆیت ڕاستکۆڵنییکۆڤ وتی دوایی ئەمێت بن و لێم گەڕێ ڕاستکۆڵنییکۆڤ ئەمەی وت و بە تووڕێ و خێرا بەرە و لای دیوارەکە گەڕایەوە ناستاسیا چوە دەرەوە گوێگرانی ئازیز لە ئەڵقەی داهاتوودا.